سێ ساڵ بوو بەفر و باران کەم دەباری خەڵکەکە هەندێکیان خەریک بوو بیر و باوەڕیان بگۆڕێ کەچی تەنیا ئەم زستانیان دەیەوێ قەرەبووی ساڵەکانی پێشتریش بکاتەوە و بیگێڕێتەوە بۆ زەمانەکەی جاران بەفر کە دایدەکرد خەڵک دەستیان لە باری تەعالا بڵند دەکرد و دەکەوتنە نزا و پاڕانەوە بەڵکو هێندەی تێنەکا پێی بکەونە هەلاکەت و سەغڵەتیەوە بەتایبەتی خاوەن مێگەل و ئاژەڵدارەکان هەناسەیان کوردەبەوە و چیقلدانۆچکەیان وێک دەهاتەوە چونکە حیسابی ئەم جۆرە ساڵەیان نەکردبوو لەبیریان چووبەوە هەر بە پێوانەی ساڵانی پێشوویان لەبەر نابوو لەو دەکانیان ئەوەندەی کاتێدا نەبوو بەشیان بکە نە جۆ نە گزرە و چرۆیان ئەوەندە هەڵگرت بوو بەشی زستانەکەیان بکە بۆ یەکە هەناسەیان سوار و بەری چاویان تەنگ بوو زستانەکەی زستان بوو هەموو تەخمین و تەکبیری پێشونەی خەڵکی دەڤەرەکەی ڕەت کردبووە وەکو لافاوەکەی حەزرەتی نوح وا دەزانرا ئاو لە عردی شەڵدەقڵێ ئاوی دەریاکان گەیشت بۆ ئاسمان و لەوێوە سەرەوخواربەوە باران کە دای دەکرد لەسەر یەک تا چوار پێنج ڕۆژان لێی نەدەکردەوە بەفر وەکو پەڕۆ دەهاتە خوارێ چیاکان لۆچی تێبڕابوو چاڵە بەفر پڕ ببوونەوە ساڵەکەی ئەوەندە بە بەفر بوو ناودێرکراو بوو بە ساڵی بەفرەکە هەر شتێ دەقەڵما دەوترا ئەوەندە ساڵە پێش بەفرە گەورەکە بوو یا ئەوەندە ساڵە دوای بەفرەکە بوو وەکو سەرکردە ناودێرەکانی جەنگی جیهانیەکان چۆن هەندێکیان تا ئێستا ناویان ماوە و ناوە ناوەش ناویان بەسەرزاری بە ساڵداچووەکان دێتەوە ئاوهاش بەفرەکە مێژوویەکی بۆ خۆی تۆمار کرد ئەوانەی لە نێوچەوانی بەفرەکە زەرەرمەند بوون حەزیان بە بیستن و چارەی نەدەکرد و نەدەویست. ڕێگاوبان هەمووی گیران، لەو حالەدا ئەوانەی بە ڕێگاوە بوون زۆریان بە بن بەفرەکە کەوتن یا سەرماکە ڕەقی کردبوونەوە و بوونە قوربانی بەفر و سەرماکە. ئەوانەیش کە بەتەمای سەفەر کردن یا گەڕانەوە بوون بە بەفر و سەرما ڕێی لێ قفڵ دان و ڕێی لێ گرتن و پاشگەزی کردنەوە. ئاو لە ڕووبار و زێیەکان هەستابوو هار و هاج ببوو، شەپۆڵەکان، هەڕەشەیان لە خەڵکی دەکرد، پردەکان ڕمان، گوندەکانی ڕۆخزەی ڕووبارەکان لافاو بە بنە خۆیدا بوو، لە ترسان چۆڵ کرابوو. خەڵک لە شوێنە بەرزەکان دەیانڕوانیە قۆنگرەی شەپۆڵە قاوەییەکان و کەفیان بە لا لغاویەوە دەدیت. وای لێهات خەڵکی دەڤەرەکە دەستیان پان دەکردەوە و سەریان بەرەو ئاسمان بەرز کردبۆوە و لە خوایان دەپاڕانەوە کە بەفر و بارانەکە بوەستێنێ. کانی و سەروچاوە و بیر و چاوگەکانیان تەقینەوە. شەختە و بەستەڵەک نەی دەکردەوە، لە شوێنە سێبەرەکان شەختە ڕۆژ بە ڕۆژ، شەو بە شەو بارستاییەکەی ئەستوورتر و قایمتر دەبوو. گۆم و گۆمیلکە وەستاوەکان وەک پردی لێ هاتبوو، خەڵک بۆ ڕێ کورتکردنەوە بە سەریدا دەڕۆیشتن و دەپەڕینەوە و چلوورە وەکوو چڵمی منداڵ بە سواندووکە و گورگان هاتبووە خوارێ و وات دەزانی لە تەشووشەنەوە شۆڕ بوونەتەوە و دەبریقانەوە. حەیوانە چێوی خۆیان دەخاڵەتی گوندییەکان کرد. حەیوانە دڕندەکانیشی لە برساندا خۆیان نزیکی ئاوەدانیان دەکردەوە تا دزییەک بکەن و هێندەی تریش نێوانیان لەگەڵ ئادەمیان ناخۆشتر بێ ئاژەڵدارەکان لەبەر نەبوونی ئالیک کەر و هێستر و وڵاخی کە بە زیادەیان دانابوو تۆڕیان کردن بە خۆراکی گورگ و کەمتیار و دڕندەکانی تر بوون ساڵەکەی سەخت بوو ئاسمان لە ئادەمیان تووڕە بوو باری خەمی شەوەی خدە شوان وەکو خەمی ئەو کەسە بوو کە بێ خەتا زیندانی کرابێ و یەکەم شەوی جیرانیشی بێ ئاو هاو زیاتریش بوو خەوێکی ناخۆش پچڕ پچڕ وای دەزانی گۆڕە و شاریان داوە نە خەوەکەی خەو بوو نە بە ئاگای یەکەشی بە ئاگایی بوو لە خەویە لەگەڵ بزنە شامیەکەدا بوو لە بەخەبەربوونیشیدا بیر و هۆشی هەر لە لای بزنەکە بوو لە فکران ڕۆچوو بڵێی دڕندەیەک لێی نەچووبیتە ژوورێ و نەیخواردبێ ئیمشەو یا بەیانیەکەی دەزێ گەر دایکی نەبان بێ دەبێ کارەکەی لە برسان نەمرێ بڵێ شکاویەکەی تەشەنەی کردێ و بزنەکە بکوژێ زەردەی خۆری دی و ڕووناکی پەیدا بوو وای زانی مژدەی کرانەوەی دەرچی زیندانی پێدرا خێرا ئالیکی بەمە ڕووبزنەکاندا ئاوی لە کۆڵان کرد چاوی سۆراخکردنیانی بەسەرداگێڕا لەبەر خاتری دڵی خانە خوێیەکەی بەرچاویەکی کرد نەیزانی بە پشتیدا چۆتە خوارە یان بەسچی مێگەلەکەی ئەمانەتی خوا و خانە خوێی دا و بۆی دەرچوو دەور و بەر دنیای وی لە بەفر چەقی بوو سپی هەڵگەڕابوو نیازی ئەوەی هەبوو ئەگەر بە باڵی مێشیش بێ هەواڵێک بۆ گوندی بنێرێ قەرە بە قەرەی ڕووبارە هەڵچووەکە دەڕۆی و چاوی دەگێڕا تاچیش دەیزانی ئمڕۆ ڕۆژی بوار و تەنکاوان نییە وەلێ بە دەستخۆشی نەبوو. حەوانەوەشی نەمابوو. لە دەروون و هەناویدا بەشێک لێی جیابۆوە و لۆمە و سەرزەنشتی ئەوەی دەکرد کە بۆچی بزنە شامییەکەی لە ئەشکەو تێدایە دەست هات و نەهات. وەڵامێک لە بەشەکەی تری جەستە و مێشکیدا بۆی هاتەوە. من وام دانابوو ئەو پەڕەکەی پاش سێ سەعات بزنەکەش بگەیەنمەوە ناو مێگەلەکە. نەمدەزانی بەفر و باران لێم لە ڕکدا چوونە. دەسەڵاتی ئەوان لە کوێیە و دەسەڵاتی من لە کوێ؟ هێزی دوان و کاری خوا هێزی یەکێ خوایان یەکە باران باران نەبوو ئاوی بیرەکان زەیەکان ڕووبارە شێتەکانیان گەیان بۆ ئاسمان و ڕویان کردبەوە ئاویش جێی بەخۆ ناگرێ سوکەڵە خۆش بەس ئەوەندە بەلەز لە چیاکان ڕاخۆی دەگەێنێتە ناو ڕووبارەکە و هێندەی بڵێ یەک و دوو گەیشتە خوارەشکەوتێ دەڵێی دەستی ئەنقەستە و بەگژم دادن لافاوی لێم هەستاندووە ڕێی پەڕینەوەی لێ بەستاوم لەگەڵ شەپۆڵەکانیدا هەڕەشەم لێ دەکا پەندم پێ دەکا توڕەیە و لە منی دەردەکا تا شەرمەزاری خوا و خەڵک ببم و تووشی سزای ویژدانی خۆشم بکە تەنیا خوا لەی تێک ناچێ و هەڵە ناکە ئەجینا منیش تەخمینی خۆم کرد بوو مەرج بێ نەیویست بیڵێ و لە مەرامی بگەن نەوەکو بەفر و باران پلانێکی کەی بۆ بنێنەوە نەیدرکان و لە هەناوی خۆی هێشتیەوە و بەرەو مەرامی هەنگاوی نا. لە ترسی سەرماکە خۆیان چاک پێچابۆوە، بە گورجی لە نەوراییەکەی گوندیەوە بەرەو هەوراز تەکانیان دەدا. کە هەورازەکەیان تەواو کرد، یەکێکیان لەوێوە ئاوڕێکی بەرەو گوندی دایەوە. ئەو لا دیوارانەی کە کەوتبووە بەرنیگای سۆر دەچۆوە. قوڕ و بەفر و لیتاو هێشتا زەفەری پێ نەبردبوون، هەنگاوی چاکیان بەرەو دەراوی سەر ڕەقی دەهاوێشت خرچەی بەفر و زرچەی قوڕ لە بن پێڵاوەکانیان دەهات بەنیازی سۆراخکردن و بەدەستکەوتنی سەرەداوێک شوێنەوارێک لەسەر قسەکەی مەلای گوندی بەرەو دەراوەکە خۆیان هەڵدەکوتا چاوەکان وەکو ڕادار دوربین بە ئاقاریدا دەگەڕان ڕەشاتی بۆرایی پنچک قوچەک تارمایی کەندەڵان تاوێر شێو نەورایی قۆرت نەما لەسەر ڕێگەکەیان سەری پێدا نەکەن. کە لەسەر کەندەڵانی دەراوی سەر ڕەقی ڕاوەستان، هێشتا خدەشوان چەند هەنگاوێکی مابوو بگاتە بەرامبەریان، ڕووبارەکە حاشەی دەهات. دەراو و مەراوی نەهێشتبۆوە، بێ منەت بوو لە خەڵکی ئەمبەر و ئەوبەر. کەوتنە هاوار و تێگەیاندنی یەکتر، لەم بەرەوە بۆ ئەو بەریانەوە لەو بەریانەوە بۆ ئەم بەریان کارەکە دایکی دەمژی مڵچە مڵچی دەهات هەر لەگەڵ یەک دوو مژین کارەکە پاڵێکی بەگوانی دایکەوە دەنا پاڵ نانەکە بزنەکەی دەجولاندەوە جوولانەوەکە کە دڵگەش پشتی بە پشتی بزنەکەەوە نووساند بوو خەبەری کردەوە چاوەکانی هەڵپشافتن و وای زانین و قاون لە بیری چۆبەوە کە لە ئەشکەوتە تاریکەکەدایە دانیشت لەو تاریکستانەدا بێ ئەوەی هیچ ببینێ چاوت بە دەور و پشتی خۆتدا جێڕا هەموو ڕووداو و کارەساتەکەت هاتەوە پێش چاو. شەڕی گەلە گورگ و تەماحکردنیان لێت و چوونە سەر دار و خزینت بۆ ناو ئەشکەوت، هەراو هۆریای بەفر، زریان، دەرکە قەپات بوون. بە دەست خۆت نەبوو، لێدانەوەی ئەم کارەساتە لە سەر شاشەی مێشکت تامێکی گووژاڵکانە بوو، ناو دەم و قوڕگی وەک زەهری مار لێ کردی. چەند خیزێکی پێ قووت دایەوە. بویتە قوتابیەکی تەمبەڵ نەتتوانی وەڵامی هەستیاری مێشکت لەمەڕ ئان و ساتی ئێستات بدەیتەوە زەلیلی و بێدەسەڵاتیت پێوە دیار بوو بۆ ساغ نەدەکرایەوە ئێستا لە دەرەوەی ئەشکەوتەکە شەوە یا ڕۆژە تروسکاییەک ڕووناکی چیە لێتەوە دیار نەبوو تا مەتەڵەکەت بۆ حەل بکە هەر ئەوەندەت لە دەست مایەوە لەبەر خۆتەوە بڵێی سەعاتەکەی مەلا کوێرە بۆ ئێرە چاک بوو ئەگەر شەو و ڕۆژیشم لێ تێکچووە خۆ دەمزانی سەعات چەندی تاریکیە. هەرچەندە سەرت دەهێنا و دەبرد بێ فایدە بوو. دەستت لە ڕێگە چارەیەک گیر نەدەبوو تەنیا بنکۆڵ کردنی بەفرەکەی دەرکی ئەشکەوتێ نەبێ کە هەر زوو بیرت لێی کردبۆوە و لێلەکنت ئاسان نەبوو لە خراپتر دەترسای لە بێ دەسەڵاتی غەریبیت هەڵسا لە ناوەتدا کەوتیتە دواندنی خۆت دەبێ ئێستا دایک و باوکم چ بکەن چۆن بەبێ من حەواینەوە هاوڕێکانم چ دەکەن خەڵکی گوندی ڕویان لە کوێ کردووە لە چێن دەرێ بە دووندا دەگەڕێن ئێستا یەک دەڵێ خنکاوە یەکیان دەڵێ خوراوە سەری خۆی هەڵگرتووە و ڕووی لە لایە کردووە دووریش نییە بە سرم داهات بن تێپەڕی بن چ بزانن لێرە گیرم خواردەوە و زیندانی بووم ئێستا وا دەزانن گورگ کەمتیار دەعبایەک خواردوومی، کێ دەڵێ لەبەر بەفر و زریان دەتوانن لە ماڵێ سەر دەرێنن؟ ناحەقیان نییە، من هەڵەم کرد، ئەوان بۆ بیکەن. گەڕان و سووڕان لە ڕۆژی تۆف و دژواردا ناکرێ، دەشزانم دایک و باوکم تێریان بەس چی خۆیان نەخواردووە. ئۆقرەیان لەبەر بڕاوە، دەزانم ئێستا هانایان بۆ هەموو کەس بردیە تا یارمەتیان بدەن. سەریان بە هەموو پنچک و ڕەشاتییەک داگرتووە، بنکەندەڵان و قۆرت، سەر بە هەموو بیرێکدا دەگرن ناحقیان نییە خەڵک مریشکێک بزر دەکا ئەو ماڵ و ئەو ماڵی بۆ دەکا نەعلەت بۆ ڕێوی و تورگ و گورگەکانیش دەنێرن داخۆ نازدار کە هەواڵەکەی گەیشتیتێ چی کردووە کێ ناڵێ لە پەنایە خۆڵ و مشتی بەسەر خۆدا نەکردووە دەزانم نە نانی پێ دەخورێ نەخەوی ماوە دەزانم بە فێڵێک خۆی گەیاندۆتە دایکم تا هەواڵێکم بزانێ ئێستا خەناوکەی مێخەک و سمڵ و مەلحەم و بازنەکانی داناوە ئەشکەوتت لێ بووە شاری واق واق شاری نەدیتە و کەس نەناس تاقە حەساری میل غەریبیت بۆ گەورە و گچکەی گوندەکەت باوەشی نازدار حەیران بۆنی لەشی قسە خۆشەکانی جێی ژوانان کۆڵان و خانووەکان مزگەوت و حوجرەی فەقێیان و بەزمی شەوانەیان ڕاتبە و ماڵ بە ماڵ کردنیان ئەسپی سەگڵاوی و تاژی و ڕاو مریشک و جوجەڵان عەلەلیش و قاز تاژی و سەگەکان مەڕ و بزن و شمشاڵی خدەی شوان حەوشە و بان و سەکۆی هاوینان کە دەڕشێنرا و بۆنی خۆڵی لێ هەلدەستا، بە لوورە بە لوورەی کچان، کوڕ و مەجلیسی شەوان، سوعبەت و کەڵەمستانەی دیوەخان و هارە هار و دەنگی خەجەڕۆی منداڵان، زاق و زیقی ساوایان، لای لایەی دایکان، دوقە دوقی مریشک، حەپە حەپی سەگان، زەڕینی کەر هەڵدەستا. یادکردنەوەیان ئەو دەمان تۆزێ فەرامۆشی هێ خستە بەرت و دیسان هەر خۆت، دڵی خۆتت دایەوە و گوتت. دەمبینەوە هەر دەمبینەوە سۆراغی بزنەکەش بکەن دەمبینەوە دەستت خێوان دە دەستە شکاوەکەی بزنە شامی و بەستانەکەت سەح کردەوە بۆنی بزن و کارەکە و قاڕەقاڕیانت زۆر پێخۆش بوو وەکو کابرای ئاشەوان زەنگڵی بە بەرداشی ئاژوە کرد بوو زەنگەکەی دەهات و دڵی پێخۆش دەبوو ئاوە سەبوریان پێ دەهات هۆگری یەکتر ببوون هاوڕێتیان شنگ و تااقەتی پێدەدای هەردوو تاکە پێڵاوە لاستیکەکەت پڕ لە بەفر کرد و لە پێش قەپۆزی بزنەکەت دانا. لەو لاشەوە دەستێکت بە ناو لقە دارەکاندا هێنا. هەندێکی کەش لە گەڵای شێدارەکەت هەڵگرت. لەگەڵ پارچەیەک نانی نیو تورەگەکەت ورد کرد، ئەمیشیانت لە کن قەبۆزی بزنەکە دانا. خۆشت گەیاندە بەر گوانی بزنەکە و وردە وردە بوویتەوە ئەو مناڵەی مەمکی دایکی دەمژی. کەوتیتە مژینی. پێدەچوو بزنەکە لە بۆنت ڕاهاتبێ. هیچ ناڕەزاییەکی پیشان نەدا یان ویستوێتی پیاوەتیەکت بداتەوە. بایی ئەوەندەی بەری دڵت بگرێ مناڵکاریت کرد پاشان بزنەکەت ڕاست کردەوە و سەر چوار پەلی دەستێکی نەرمت بە شوێنی دەستە شکاوەکەدا هێنا گەیانتە عاردی ویستت ترسی بشچێنی سەری پەنجەکانت بە قەستی لاواندنەوە و بە نێو چەوانیدا هێنا باوەشت تێوەرێنا هەرچەندە جەرگی خۆت نەدیتبوو وەلێ وەکو جەرگی خۆت سەرت بە سینەتەوە نوساند دەستت بۆ پێڵاوەکە گێڕا یەکە یەکە هێناتە پێش دەمی گەدەت لە شیرە چەورەکەی بزنە شامیەکە پڕ کردبوو هەستت بەوە کرد کە تەزووی ساردی نێو ئەشکەوتەکە لە جەستەت کەمتر بۆتەوە یەکسەر بەم شێوەیە لەگەڵ خۆتدا دەستت بە قسان کرد کە خودا لێرە ڕزگارمی کرد داوا لە دایکم دەکەم نانی بەیانەکەی بەڕۆنی خۆماڵی و هەرمیشکم بۆ بکە دوم بەیانی ناسکەنان سێمینیان تەواو دەکەم بەنان و سەرت و ژەمەکانی تر بۆ دایکم لێ دەگەڕێن چاچی دەزانم تۆڵی ئەم چەند ژەمانم بۆ دەکاتەوە پێم دەڵێ دایکە کوێر بێ بەخوانانێکم بێ فرمێسک نەخواردووە ئەو نانەی دایکت خواردوێتی بە قۆزدەڵ قورتی بێ بە ئومێدێکەوە دەستت خستە ناوتورەگەکەوە مەبەستت بوو بزانی نانەکەت کوو پێچاوە. هەرچەند لێواری نانەکەت وەک پەڕە دەفتەر ئاودیو دەکرد، دەستت لە ئومێدێکی تازەتر گیر دەبوو. نان، ئومێد پەیداکردنە. ئومێد پەیدابوون لە تێرکردنی بزنەکەدایە. بزن تێربوون، شیر پەڕینە گوانی بزنەکەیە، شیرەکەش پشک و تێرکردن و خۆڕاگرتنی هەردووکتانە. بەدەستهێنانی هەڵی ڕزگاربوون هەرەس بە بەفرهێنانە و چنگ گیربوونە لە هیوا، نزیک بوونەوەیە لە سەرکەوتن، سەرکەوتنیش ڕزگاری بەدواوەیە. لە نێو بوخچەی ئومێد و گرێ کردنەوەیدا، ئەو ڕۆژەت بە بیر هاتەوە کە گفتت بە هاوڕێکانت دابوو پێکەوە ڕاوێک لە بناری شاخیدا بکەن. ئەسپەگلاویت لە تەویلەت جوان قەشاویش کردبوو، بژی بە لاملێکیدا شۆڕ بۆ و کلکی بەم لا و بەولادا با دەدا و مێشی لە خۆ پاس دەکرد. زینی حەسیبیت لێ بەستابوو، خوڵامی سەری ڕاوکەرانم پێ دەڵێن دیاردی هاوڕێکانت لە دەمیان وەرگرتیەوە هاواریان کرد خوڵامی سەرت بین لێی دوورکەوە